گوێگرانی ئازیز و خۆشەویست و ئاشنایانی دنیا کتێب سلااوان لێبێت خۆشحاڵین لە بەشی چیلودووی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون هاوڕێمان بن. هەژاری موکریانی بەردەوام ئەبێت لەسەر گێڕانەوەی سەرگوزشتەی ژیانی خۆی بە تایبەتی لەو سەردەمەی کە لە سووریا بووە دەنووسێ نامەیەکم لە یەکێک لە هاوەڵانمەوە لە عراقەوە بۆ هات نووسی بووی حزبی شێوعی عراقی بەرامبەر بە قەرارەکانی کۆنگرەی پاییزی 1956 هاتوونە ڕەدایە کە دەستەی کوردستان سەربەخۆ بچێتە مۆسکۆ و ئازادانە باسی کورد بکا و ئەوانیش یاریدەیان بدەن. من نەمتوانی پاسپۆرت وەرگرم. ئەم نامەیە نیشانی هاوەڵانمان لە شام بدە و تۆ سەرۆکایەتی بکە و بچنە ڤیستیواڵ. بەڵام پارەی سەفەر لەسەر خۆت، خۆت پێکی بێنە. کەوتمە باربوو کۆکردنەوە، یان بڵێم سواڵکردن. نزیکەی شەش سەد لیرەم پێکەوە نا، یەک لەوانەی کە گوتیان هیچی نەداوە عارف عەباس ناوێکی ملیۆنێری قامیشلی بوو کە لە هەموو کەس پتر بەردی کوردایەتی لە سنگی دەدا کە چی تووشم بوو دەڵێ ئەو پارەی بۆت کۆکراوەتەوە نۆشی گیانت بێ بیخۆ هەر بۆ تۆ باشە، چوومە شام، نۆ کەسیش بۆ ئەو سەفەرە لەلایەن پارتییەوە گەیبوونە شام. بە دڵ قبوڵیان کرد کە من سەرپەرشتیان بکەم. شەوێک ساعەت دووی پاشنیوەشەو لە مەیدانی ساحەت البرجی چاوەنۆڕی قەراری حزبی شیوعی بووین و پێکەوە بە کوردی قسەمان دەکرد، کراس شۆڕێکی وەک کوێتی بەوێدا هات، وتی، برا ئێوە کوردن؟ وتم، بەڵێ. وتی، من حاجیم و بۆکانیم. وتم، تۆ ئەو سمایلە نی کە قەحبەیەکی تەورێزی خۆی بەسەردا بڕیبووی؟ لە وەڵامدا وتی، برا وەڵا ڕاست هەوم وتم حاجی لە بۆکان مەڵێ هەژار و زەبیحیم دیوە دەتگرن بەڵام حاجی هەر لە ڕێوە گوتبووی دیتوومن گرتبوویان و بردبوویانە ڕەزاییە و زۆریان چەرمەسەری دابوو دەگەڵ زەبیحی دانیشتین هەرچی دەمانویست لە ڤیستیڤاڵدا باسی بکەین لە پانزە ڕووپەڕدا نووسیمان بۆ ئەوەش کە نەوەک لە تەرجەمە کردندا بۆ زمانانی دی تووشی زەحمەت بین کردمانە فارسی کە لە مۆسکۆ فارسی هاسان تەرجەمەی دەکرێ نامانە ناو پاکەتەوە و ئامادە. دەبوایە هەیئەتی شیوعیەکانی عێراق کە لە شام بوون لەسەر گفتی حیزب یاریدەمان بدەن تا دەمانخەنە سەر سەفەر وێزە و میزەی پێویستمان بۆ وەرگرن چوینە بنکەکەیان هەر گوتم کورد سەربەخۆ دەچن ئای نعوذ باللە هەر لە دین دەرچوون شتی وا نابێ. گوتم کاکە، حیزبی شیوعی زەلامەکانی بڕیاریان داوە کە دەستەی کورد لە ژێر فەرمانی پارتیدا بێ و شیوعی یاریدەیان لە سەرەوە بدەن، یەکیان گوتی، ئای گووم کردە قەراراتی حیزب! دوکتۆر سەفا حافیز کە لە ڕۆمانیا دەگەڵم بوو بوو وتی، ئەم هەژارە هەزار کەس دەرەقەتی نایە، من لە ڕۆمانیا دیومە چەند بە غیرەتە! هەرچی دەلیلمان هێناوە و قێڕانمان گەزی چی و جاوی چی، هەر ئەوەکانی ڕۆمانیا بوون. لە دەرکەوتندا بە سەفا حافزم وت تۆ دەمناسی وا دەکەم باشتریشم بناسیت. ڕۆیشتین لە ناکاو هاورێکەمان پەیدا بوو. ئیدی ئەو هاورێم ڕەئیسە و خۆی زانی چ دەکا. وتی، شیوعی بە هیچ بارێ قبوڵ ناکەن هەژار و زەبیحیمان دەگەڵ بێ. ئێوە ئەگەر توانیتان بە ڕێگەیەکی تردا خۆتان بگەیەننە مۆسکۆ لەوێ یەکتر دەبینین. منیش وتم برام! هەرچی دەمانەویست لە مۆسکۆ بیکەین و بیخوێنینەوە بە کوردی و فارسی نووسراوە، ئەگەر ئێمەش نەتوانین بگەینێ وەک هاتبین وایە. ئیتر ئەو هاوڕێیەم خوێندیەوە، وتی، قەت لەوە باشتر نابێ، من دەیبەم و بەهرەی لێ وەردەگرم، ئەمجار بەهۆی ڕەوشەن خانم بەدرخانەوە، سەفارەتی، چیکۆسلاواکی، ویزەی زەبیحی و سینەم بەدرخان و منی دا. هاوڕێکەم هێندێک پووڵی بەجێ هێشت، پووڵی، سواڵی، من و پووڵی ڕەوشەن خانم، هەقی تەیارەی تا پڕاگی دابەش کرد. وتمان لە پڕاگەوە بە خۆڕایی دەمانبەنە مۆسکۆ، گەڕانەوەش لەسەر شورەوییە. ڕۆژنامەیەکی عەرەبی لە شام بە ناوی ئەلوەتەن کارتی نومایندەگی خۆی دامێ کە ئێستاش کەلیمەیەکم بۆ نەنووسی. ئەو هاوڕێیەم کە لە سەرەتادا باسمم کرد و نامەکەی بۆ ناردبووم، کە سەرکردایەتی وەفدەکەی گرتبووە ئەستۆ و هاواڵانی دەگەڵ دەستەی عێراقی و سووری لە بەیرووتەوە بە سواری کەشتی ڕۆیشتن. ئێمەش ڕۆژێک لە بەیرووتەوە ویزە لە باخەڵدا بە تەیارە چووینە ژنێو. زۆریخ، شتوتگارت، شەو لە ئوتێلێک بەسەرمان برد، پادشایانە، سەنیری تووکی قوو، لە دۆشەکدا قووم دەبووین. سبەی سواری قەتار بووین، بەرەو پڕاگ. زۆر لە دەستەی وڵاتانی تریشمان دەگەڵ بوو. بەر لەوە بگەین لە شاری پلیزنەر، پۆلیسی چکۆسلۆواکی سەرکەوتن، پاسپۆرت و ویزەیان بردن. پاش دوو سەعات هاتنەوە. زەبیحی و سینەم خانم منیان دابەزاند و قەتار فیکەی کرد و ڕۆیشت. پێیان وتین ئێوە ویزەتان تاو نییە وتمان هەی داد و هەی بێداد ویزەمان لە سەفارەت وەرگرتووە ئەوانیش وتیان قسەی وا مەکەن ئەفسەری پۆلیس وەک هەیکەلی بوودا متتەقی نایە و هەر بەسەر دەڵێ نابێ سینەم بە فەڕەنسی و ئینگلیسی زەبیحی بە کەچە فەڕەنسیەکەیەوە جەنابی ئەفسەر ڕێمان بدە تەلەفونێک بۆ پراگ بکەین شوناسی باشمان لەوێ هەیە وتی بە کێ دەڵێی؟ تەلەفونیان رێ نەدا، دەمانەویست تەلەفون بۆ قاسملوو بکەین، خستیانینە ناو قەتار، پۆلیسێکمان بە دیارەوە راوێستا تا لە سنوور ئاوای ئاڵمان بووینەوە، ئەگەر لەو قەتارە دانەبەزیباین تا پاریس و مادریدیش چووباین، کەس نەبوو بڵێ پشتی چاوتان برۆیە. سەری شەو لە شتوتگارت دابەزین، لە ئێزگەکاندا وەتاغۆکێکی شووشە هەیە، ژنێک مەنزڵ بۆ مسافران پەیداکە، نەخشەی ئوتێلەکانیش بە دیوارەوە، کام ژوور لە کام ئوتێل بەتاڵە یان تەختێک بێ میوانە بە کارەبا نیشان دراوە و نرخەکەشی نووسراوە. تەنیا تەختێکمان دەست کەوت کە سینەم چونکە ژنە لەوێ بنوێ، نرخی حەڤدە مارک. تاکسی بە قوماربازی زۆری سوڕاندینەوە، ئەویش حیسابی حەڤدە مارکی وەرگرت. جێگە بۆ سینەم دابین بوو، خۆشمان لە ئیزگەدا سەرگەردان ماینەوە. تازە پرخەی دەهات تێم کوتا، زەبیحی، هەستە، هەستە! ئەویش وتی، ئای چیتە بۆ نایەڵی بنووم؟ وتم، هەتیو، تۆ بەو چارشێوەتەوە لە تەنیشتم ڕاکشاوی، ژنە عەجەمم دێتە بەرچاو وازم هەڵدەستێ! هێشتا خەومان لێ نەکەوتبوو، سەربازی ئامریکایی دوان ڕاستیان کردینەوە، مەمنووعە بنوون. تۆزێکی تر چووینە قەدەم لێدان، دیسان چووینەوە خەوتنەکە، سەربازێک لە دوو سەربازەکانی پێشوو ڕاستی کردینەوە، وتی، مەمنوعە بنوون. بە ئینگلیزییەکی شەق و ڕەق، هەر دەتگوت عەرەبین و بە کوردی قسە ئەکەین تێمان گەیاند و پێمان وت ماندوو دەبین، ئەدی چ بکەین؟ پێشمان کەوت، بردینیە کافێیەکی زۆر خەفە لە ناو ئێزگەدا، گارسۆن هات بە ئیشارە وتی، پووڵتان پێیە؟ لە پووڵی ئاڵمانی چل فنێکمان پێ بوو، پووڵی سووریاییشی نەدەویست. بە هەردووکمان کۆکایەک و دوو لیوانی بۆ هێناین سەعاتێک دانیشە دوو سەعات دانیشە وەڕز بووین چوینەوە قەدەم لێدان تا ماندوو بووین ڕۆژ هەر نابێتەوە چوینەوە کافێ لە ڕێوە دەریان کردین ئەو سەر ئەو سەری ئێزگەمان کرد تووشی سەربازە ئەمریکیەکان بووینەوە تێمانگەیاند دەموباس چییە هێنانیەوە کافە و گوتی پاشنیوەڕۆی ڕۆژی چوارەم وتم ئەو قاوە و چایە بۆ نەفرۆشین؟ وتیان فکری باشە، بەڵام کێ بیفرۆشێ؟ وتم من، وتیان تۆ زمان هەر نازانی؟ وتم چش؟ کڵاوێکی سپی کوردانەم لەسەر نا، بە دەوروبەری ئێزگەدا بگەڕێ بنەڕێنە. عەرەبیان کافێ، عەرەبیان کافێ! سەری پاکەتەکەشم هەڵپچڕیبوو، تووشی هەر پیرەژنە ئەڵمانییەک دەبووم و بەر لووتیم دەدا، تا بزانێ قاوەی چاکە قاوە لە مغازان کیلۆی بە پەنجا مارک بوو کەس لە منی نەکڕی بیست و پێنج ئاخری لەبەر ئێزگەی ئۆتۆبۆس بە بیست و سێ مارک دام بە پیرەژنێک لەیان زگێکی باش سۆززی بەرازمان خوارد چایەکەش بێنە وتم ئیندیانتی ئیندیانتی دەتگو دەڵاڵی هەڕاجە بازاڕی سەقزم ئەویش کەس نەیدەکڕی لایان وابوو تەخلیتە و خۆی نییە زۆر سوڕامەوە فایدەی نەبوو لاقم ماندوو بوو دەنگم خەریک بوو بنووسێ بەزمیش ئەوەیە سینەم و زەبیحی دوور بە دوورم دێن و تا هاوار دەکەم لە پڕمەی پێکەنین ئەدەن فکرێکم بۆ هات خۆم کرد بە چاخانەیەکی ناو ئێزگەدا چام نیشانی ژنە چایچی دا کە دەتگوت گامێشە وتم ئیندیان تی دەستێکی پێوە نا یانی نامەوێ بە ئیشارە دەستم بۆ قۆریەک برد چنگێکم لە چاکە دەرێنا تۆ زمان شڕی هیچ قسە مەکە سینەم خان جواب ئەداتەوە ژنەکە پرسی ئێوە چین من نسحەتم لەبیر چوو وتم دەلەگاسیۆن فیستیواڵ مۆسکۆ وتی وەرنە خوار بڕۆنە ئیدارە. دەک زمانت بە بڕینچێ ئەو تورکییە کێویلکەت لە کوێ بۆ هات بەخوا دیسان دەبێ لە برسان قوڕەی جگمان بێ و لەسەر جادە بخەوین من وتم تۆبە غەڵەتم کرد لە بیرم چوو چەمەدان هەڵگرە و دەناو بۆڵە و پرتەی هاوەڵاندا لەبەر باران قوڕ بشێلە گەینە خانوویەک. چووینە ساڵۆنێکی خواهەڵناگرێ سارد. ئێمەش تەڕ و تلیس زۆری نەبرد کابرایەکی قوتووکەی مل باریکات لە بەرامبەرمان دانیشت، بە فەڕەنسی پرسی، کێن؟ لە کوێڕا دێن؟ بۆ دەچنە بەرلین؟ ڕاپۆرتی من کارێکی نەکردبوو پینە بکرێ. سینەم ڕاستەکەی گوت. کابرا وتی، چایان بۆ بێنن. سەروچای بێ ڕەنگی گەرممان هەڵدا. تەماشای سەعاتی کرد. وای گوڕان باوەڕناکەم هیچ مارشاڵێکی هیتلەری وای نەڕاندبێ، دیار بوو دەیگووت، ئێوەی زەلام چۆن هاتوونە ناو واگۆنی تایبەتی مناڵانەوە؟ چەمەدان هەڵگرە و ڕاکە بۆ واگۆنی زەلامان. لە قەتارەوە دەمانڕوانییە دەشت، بە سەتان ژنی وەک پەڕەی گوڵ، ناسک، لاقیان تا ئەستوورایی ڕان هەڵماڵیوە، قۆڵکورد، قیرتاوی جادەیان پێ دەکەن. وتم، سینەم! تەماشاکە زۆرتان فەرموو بەرامبەری ژن و پیاو خوا کەریمە ئاوات ببینمەوە لە ئێزگەی بەرلینی شەرقی دابەزین چەمەدان بە نیخەنیخ هەڵگرە و بڕۆ سندوقە پۆستەکەش نییە دایان مەزرێنین لە دەمی مەدانێک لەسەر عرز ڕاوەستین کەس نییە جگە لە ئەڵمانی بزانێ ژنێکم دی جەحێڵ بوو ناشرین نەبوو بەڵام برۆی تاشی بوو بە قەڵەمی شین برۆی بۆ خۆی خەت کێشا بوو شتێکم گوت لچێکی هەڵقرچاند و ڕۆی. منیش وتم، ئای دایکت لە قنگت خوا، چەند بەداعیەیە! دەی ئەدی چی بکەین مۆری لاوانی جیهانیم لەسەر ڕۆژنامەیەکی پەڕچکۆڵە دیت، مناڵێک دەیگێڕا دیتمەوە ئەو ڕۆژنامە لە کوێ بێ لاوان لەوێن با بچین، کوڕمان تێگەیان گەڕاوە پاش هەژنۆ، هەنگاو بە دەست نیشانی داین وتیان خۆش هاتن چەمەدانەکانتان بە ئەمانەت دانێن وتمان لە کوێ وتیان لە هۆ و ساڵۆنە یەک دانە ئەفسەری دەرەجە سەرهەنگی پیری لەرزۆک بەسەر ئەمانەتی قەتار ڕادەگا ڕوسیەک دەڵێ دەڵێ زمانی بە پەڵوڵەی گەرم سوتاوە زەبیحی گوتی لاچن من بە ڕوسیە ئەی دوێنم هێشتا چوار کەلیمەی نەوت بوو وتی مەلا ڕوسیەکەم لێ خەڵاس بوو سینەم بانکە نیو سەعاتێ پتر کێشا تا چەمەدان تەحویل دران و ڕەسیدمان وەرگرت، لاوێک پێشمان کەوت بردی نیەوە تاغێک لە سەر ئیدارەی ڕۆژنامەکە، تەلەفۆنی کرد، ئەلو کاکە قاسملوو گەیشتینە بەرلین دەی چی بکەین؟ قسە درێژەی کێشا، وتم بیدە بە من. هەر تەلەفونەکەم بە گوێم هەر تەلەفونەکەم بە گوێمەوە نا وتم برا هیچ دەکەی هیچ ناکەی بە قیر و بە توون تۆ بڵێ نانمان دەنێ برسیمانە و شوێنێک هەبێ لێی وەرکەوین، وتی تەلەفون بدە بە یەکێک لە خانەخوێکانتان، دوای هێندێک گوت گوت و شڵیختن پڵیختن کابرا تەلەفونی دانا وتی فەرمون ئەی خودا ساحێب فەرموودەت کا، چوینە ڕیستۆرانتێک بێتۆ ناخۆش گۆشت بەرازی سورەوە کراو لیکاوی با بە غەڵیفەشی دەتکان بە هەڵپە وەڕی گەڕاینێ ئێسکەکانیشمان دەکرۆشت مڕ هەر دنبمان دەهات دەماشێنیان ناین بردیانینە مەدرەسەیەک بەناوی شلێمان شولە لەسەر جادەی نازانم چی، سینەم لە لای ژنان، ئێمەش دوو بە دوو لە وەتاغێکی درێژی هەراودا. سەروودوەشەگ و سەنیری فوودراوی لاستیک و دوو پەتوویان داینێ، بەیانیان سەرو هێلکەی کوڵاو، دوو جەمەی تریش کۆپۆنی یارەڵماسی و گۆشت بەراز، کە بڕۆین لە رێستۆران نۆشی گیانی کەین. داوای ئاومان بکردایە نەبوو، دەیانگوت زگتان وە ژان دەکەوێ، ئابجۆ بخۆنەوە، بە دزی ئەچووم لە دەسشۆیی ئاوم دەخواردەوە، هاواڵەکانیشم فێرکرد، گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی چل و دووی خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری مکریانی تا بەشێکی تر و شەوێکی تر ژیانتان ئارام و بەختەوەر بن.